الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيده والصلاة والسلام على حبيبنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه أجمعين أوصيكم عباد الله نفسي الخاطئة بتقوى الله وطاعته وامتثال أوامره وكثرة مخافته فاتقوا الله أيها المسلمون وتزودوا من التقوى فإن التقوى شعار المؤمنين ودثار المتقين ووصية الله فينا أجمعين قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون مسوڵمانان سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانا جمعەی پێشوو باسی مردن و پێداویستیەکانی بەڕێکردنی ئینسان بەرەو قیامەت ئاماژە و سەتایەکم بۆ باسکردن ئەم ڕۆژ بە یارمەتی خوا لەسەر ئەو بابەتە بەردەوام دەبم بەڵام سەرەتا دەمەوێ ئەوە بەخۆم و بە ئێوە بڵێم مردن لە لایەکەوە ترسی ئەوێ و لە لایەکەوە ترسی ناوێ زۆر کەزەیەکە باسی مردنی لە لاکەی ئەڵێ مامەستا بەخوا ئەوەنە گوناحمان زۆرە ئەوەنە چاکەمان کەمە ڕووی مردنمان نییە ساحبانە بکشێنێ یەکاکە گیان دەیکە ئەمە ئەزانی گوناحەکان کەم بکەرەوە و چاکەکان زۆر بکەن ئەمە زەرورە ئینسان لە بیری ئەوە بێ خۆی ئامادە بکا بۆ سەفەرێکی لە ناکاو کە لە پڕ دێت پرست پێ ناکا تەقە لێ نادا ڕۆژێ لەم دیومانە ڕۆژە لەو دیومانەوە ئاگامان لێبێ خاڵێکی تر ئەوەیە خوا فەرمێ ئەی پێغەمبەر صلی اللە علیە وسلم بڵێ بەو خەڵکە ئەی ئەو کەسانەی کەوا زۆر زۆر سەرە ڕۆییتان کردووە لە گوناح و تاوان بەرامبەر بە خۆتان ئەمری خواتان شکاندووە گوناحی زۆرتان کردووە لا تەقنەتو ناومێت مەبن لە ڕەحمەتی خوا مەیوز مەبن لە ڕەحمەتی خوا إن الله يغفر الذنوب جميعا خوا لە گوناهەکان خۆشە بێ یەک گوناح نەبێ شرک ئەویش ئەگەر تەوبە نەکەی ئەگەر تەوبە بکەی لە شەریک بۆ خوا قەراردان لەویش خۆشە بێ ئیتر ماومانە لەوە زیاتر ئەو عەفواتە عامە ئەو دڵنەوایی کردنە ئەو بانگ کردنە بەڵام خوای پەروەردگار کە ئەفەرمێ لە هەموو گوناهێ خۆشە بێ ئەفەرمێ و ئەنیبوو ئیلا ڕەبیکم دەیبگەڕێنەوە بۆ لای خوا تەسلیم ببن بە خوا بەر لەوەی عەزابیەکەتان بگرێ و بە خۆتان نەزانن شوێنی ئەو پێغەمبەرە بەڕێزە بکەون خوا بۆی ناردوون شوێنی ئەو قورئانە بکەون کە خوا بۆی ناردوون بەر لەوەی کەوا عەزاب بێت یەخەتان بگرێ و بڵێ خۆزگایە بمزانیایە و فریاب کەوتمایە یا بڵێ خۆزگایە خوای پەروەردگار هیدایەتی بامایە و چاکەم بکردایە یا ئەگەر خوای گەورە و پەروەردگار بۆم بکا جارێکی تر بۆم هەڵبکەوێ وا ئەکەم وا ئەکەم با بەر لەوەی ئەم مەراسیمە قورسەی قیامەت و یەخەمان پێ بگرێ بکەوینە خۆمان بەڵام ئیتر مردن شتێکی حەتمیە پێغەمەران سەلامی خۆیان لەسەر بێ فرعونەکان هەموو مردوون خواش دوو ماڵی داناوە ماڵێ بەهەشت و ماڵێ جەهەنم فەریق فی الجنە و فەریق فی السعیر بۆیە حەزم کرد بەو مقدمەیە کە یەکەم ناومێت نەبین لە ڕەحمی خوا بەڵام خۆمان ئامادە بکەین بۆ ئەمری خوا بۆ بڕیاری خوا بەڕێزان لە سەرەمەرگدا جاری پێشوش پێم وتن سنەتە ئەگەر کەسێک گیانی ئەیا لە ماڵ لە خەسەخانە لە دەشت لە هەر شوێنێ سنەتە ئەوانەی بە دەوریان هەوڵ بدەن تەڵقینی بکەن بە لا اله الا الله ئەگەر ئاگای لە خۆی بوو بڵێ فلانە کەس بڵێ لا اله الا الله چونکە پێغەمەرگیانە فەرمێ لا اله الا الله کلیلی بەهشتە وەر کەسی ئەخیر کەلیمەی لا اله الا الله بێ ئەچێتە بەهشت ئەگەر ئاگای لە خۆی نەبوو تۆ لەبەری خۆت و سوک بڵێ بڵێن ئەوە جەنازەکەیە لەوێ نەخۆشەکە گیانەیە من لای خۆم ئەڵێم لا اله الا الله زۆر ناکەم لەو لا اله الا الله چەند جارێک ئەڵێم ئەگەر خوا ئیرادەی ببێ ئەم نەخۆشەش لەگەڵ منە ئەیڵێتەوە ئەوە یەک دوو تێکەڵ نەبوونی ژن و نامحرەم لەو کاتی مردن و خەبەری ئەدەن ئەوە کارێکی غەڵەتە ناشەرعیە ژنی گەڕک لەگەڵ پیاوی گەڕک هەرزەکاری گەڕک تێکەڵە بن بە یەکتری ئەوە چی وەڵا فلانە کەس مردووە یا فلانە کەس جەڵدە لێ یاوە کاکە جەڵدە لێی با و جەڵدە لێی نا نابێ نامەحرەم تێکەڵ بە یەکتری بێ ئەگەر ژنە با ژنان بچنە ژوورەوە و پیاوان لە شوێنێکی تر ئەگەر پیاوە پیاوان بچنە ژوورە لە لای و ژنان لە شوێنێکی تر نابێ تێکەڵ بین بە یەکتری نابێ دروست نییە خاڵێکی تر باسی ڕەحمی خوا بکرێ باش وایە نەخۆشەکە گومانی بەخوا باش بێ یعنی بڵێن کەسێک گیانە دا ئەمەش دانیشتین بە دیاریوە بەخوا خواوا ئەکا لەو زاڵمانە و ئەکا لەو بێت کاکە وەختیەوە نییە وەختی ڕحمی خوا باسکە خوا ئەرحەم ڕاحمینە کورە خوا خوایەکە کابرا لێ ڕکاتی نوێژی نەکردووە الحەمدلله مادەم لەسرە مەرگاوتوێتی لا ئیلا الا الله خوا لێی خۆش بووە کات کاتی ئەمەیە نەک بێ لەم کاتا تۆ بێ جەهەنم و باشت بەشکەی کە کابرا گیانەدا و ئەوانە یا کابرایەک مەسەلەن نەخۆشە خزمەکانی دانیشتن بە دیاری وە بڵێن نەوعێک گوناحی کردووە نەوعێک دیار بووە نەوعێک گوناحی کردووە تۆش وەڵا ئەو کەسانەی کە ئاوان ئاوان نەکاکە وەختی ئەوە نییە مەبە وەکیلی خوا ڕەحمەت و بەخشەر لەم کاتانە بۆ ئەم ئینسانە بە گەشببینی و گیانی دەربچێ خاڵێکی تر ڕق نەبوونەوە لە مردن و گەڕانەوە بۆ لای خوا نابێ ڕقمان لە مردن بێ میوانێ کە یەت خۆش و بێ هەر یەت خۆش و نەئێ هەر یەت هەر یەت هەر یەت ئێ حەل چییە حەل ئەوەیە هەڵکەی لەگەڵیا مدارات کەی لەگەڵیا بزانی چی بکەی ئەم میوانە دڵی خۆشە بێ خۆش و مرتاحە بی نەفەری وایە لەوە چێ پەنجا ساڵ ئەمرێ و نایش برێ هەرڵێ بەخوا من هیلاکم بەخوا ئەمرم بەخوا نایش برێ هی وایژەیە سەو ساڵە هەر خرنگە خرنگە ئەڵێ و بیریشی لەوە نەکردوێتە خۆ نوێژ و تەعاتیشەکە خواناسیشە بەڵام ئەڵێ ئەمری خوا هاو بە خێر بێ سەر ئەو چاوانە و وەکو چۆن ڕۆژە بێتەوە شەوە بێتەوە مردنی ژاو من نوێژی خۆمەکەم و ڕۆژی خۆمە گرم و ئەوەی پێم بکرێ خزمەتی باوکو دایک و ماڵ و مناڵ و گەل و نیشتمانی خۆمەکەم هەر وەختەیە بە خێر بێ سەیر ئەم دوانە چەندێکیان فەرقە ئەمێ ئەرێ ئەرێ وەڵا ئەمرم ئەرێ وەڵا ئەمرم بەمێ بە ترس نییە مردن یەک ئەم میوانە زۆر عەجیبە هەموو کەسێکی واز لە کەس نایەنێ یەک شتان بۆ گێرمەوە کەمە ئەمە بە واقع ئەمە ڕویاوە ئەو کەسانەی کەوا حەزیان لە لیقای خوایە خوش حەزی لە لیقای ئەوانە بەڕێز دەگەیگێڕێتەوە جەنابی حاجی شەماڵ هەزار ڕەحمەتی خوای لەبێ مامۆستا شەماڵ مفتی کە هەمومان ئەمان بینی لە بەرنامەی میحراب ئەو پیاوە نەرمە ئەو پیاوە بەرز و بەڕێز و خوێنەوار و دیندارە پیاوێک ئەیگێڕێتەوە بۆتانە گێڕمەوە قسەکەی ئەڵێ پێش وەفاتی لە خزمەت مامۆستا شەماڵ موفتیدا خوای لێ خۆش بێ هەفتەیەک بەر لە سەردانەکەمان دکتۆر سامی سەلیم سەردانی کردم ماوەی ئەمە پیاوێکی گەرێتەوە ماوەیەک پێکەوە دانیشتین لە ناو قسەکانە ناوی مامۆستا شەماڵ مفتی هێنا ئەنی ئەو دکتۆرە وتی دوێنێ شەو لەگەڵ دکتۆرێکی هاوڕێمدا تا درەنگێک لە ماڵیان بووین و چارەسەرمان بۆ برد ئەمە لە هەولێر ئەڵێ منیش پرسیم ڕەفیقەکەی بۆ ئەو لە هەولێرە یا لە سلێمانی وتی نا چەند ساڵێکە ماڵیان هاتۆتە هەولێر پێم وت حەزەکەم بچمە خزمەتی ئەوە بوو لەگەڵ هاوڕێ دکتۆرەکەم کەوتی نەڕێ کە گەیشتینە بەردەمی ماڵی دکتۆر شەماڵ مفتی ڕەحمەتی خوای لێبێ دیار بوو چاوەڕێی دەکردین هەر جەرسمان لێ دەرگاکە کرایە و چوینە ژوورەوە سەلام و عەلەی عەلیکە سەلام پیاوێکی باڵا مامناوەندی کەمێک قەڵەو موو بەسەر و ڕوخساریەوە نەمابوو تەنانەت برۆکانیشی هەڵوەری بوون چونکە تیشکی بۆ کرا هەموو گیانی مووی پێوە نەمابوو تەوقەمان لەگەڵدا کرد و چوینە ژوورەوە لەسەر ڕیزە قەنەفەیەکی نێو ژوورەکەی جێی خۆمان گرت و خۆشی لە بەرامبەرمان دانیشت لە یەکەم ساتدا وەڵامی ئەو پرسیارم وەرگرت کە دەمویست لێی بکەم ئەم پیاوەڵێ بۆیە چوون بۆ ماڵیان دوای سەرخۆشی و مەرحەبایی پرسیاری لێ بکەم تۆ دووچاری نەخۆشییەک زۆر قورس بووی ئاڵاوەتە باڵات جەستەت هەواڵی سەفەرکردنیشیان پێ داوی یانی تەواو بووە ئەم ئەم پیاوە دکتۆرەکان ئەمەلیان بڕی کە ئیتر چاکبوونەوەی نییە ئەڵێ ئەمویست لێی بپرسم لەم حاڵە تۆ ئەم خەبەرە دووەرگرتووە نەخۆشییەکە منتەهایە ئێ هەست بە چی دەکەی پرسیاری لێ بکەم هەست بە چی دەکەی لە مردن ناترسی کەچی لە یەکەم بینینی ئەو پیاوەدا وەڵامم وەرگرت و پێویستی نەکریت بپرسم هەر پرسیارەکەم لێ نەکرد خۆی وەڵامی دامەوە بزانین چۆن ڕوبەڕووی کەسێک دانیشت بووین سوێندت بخواردایە تازە لە مانگی هەنگوینی یان لە شار العسلی بووکو زاوای هاتووەتەوە تازە لە مانگوینی هەنگوینی گەڕاوەتەوە هەواڵی پێدراوە دووسەد ساڵی تر بە لەشساغی ئەژی ئەگەر خۆم دکتۆر نەبوومایە جۆری نەخۆشیەکەیم نەزانایە ئەگەر موهەڵوەرینی ڕوخساری نەبوایە کە نیشانەی بەکارهێنانی چارەسەری کیمیاویە دەکەوتمە گومانەوە لەوەی نەخۆشیەک لە گیانی ئەو حاجی شەماڵەدا هەبێ ئەوە نە بەورە بوو ئەو بە هەمان شێوازی بەرنامەی میحراب کەوتە قسەکردن و دنیایەک زانیاری ورد و تازەی بۆ هەڵڕشتین، هێندە بە ئارامی دەدوا، تامی دەمی خۆش دەکرد، گوێگر حەزی دەکرد قەت لە قسەکردن نەبێتەوە. وتم مامۆستا پرسیارێک؟ پرسیارێک هەیە ئەگەر لێتی بکەم ئەگەر لێتی نەکەم مێژوو لێم دەبورێت و نە مێژوو لێم دەبورێت نە خوێنەرەکانم یعنی پرسیارێ یەخەی گرتوم ئەبێ منە پرسیارە لە تۆ بکەم وتی فەرموو پرسیم تۆ تووشی نەخۆشیەکی سەخت بوویتە خۆشت لێ حاڵیت کەچی دەڵێی بیست ساڵ لەمەوبەریت کە لە تەلەڤزیۆنەوە دەمان بینیت قسەت دەکرد وەک ئەوەی هیچ ڕووی نەدابێ ئەو ڕاوەستای و جێگیرێت لە چییە؟ لە چییەوە هاتووە؟ وتی ئەوەی دیداری خوای پێ خۆش بێ خودایش دیداری ئەوی پێ خۆشە ئەوە یەک دووهەم دنیا لای خوا باڵی مێشولەیەک ناهێنێ هەموو کارێک کە دەیکەین بۆ ئەو لایە بۆ ئەو لایێ لێ ئێرە لە چاو ئەوێ وەک ناو منداڵدانی دایک وایێ سێیەم ساڵانێکە قسە بۆ خەڵکی دەکەم ئەگەر خۆم ئەوەندەم باوەڕ بە قسەکانم نەبووبێ کاریگەریشم لەسەر خەڵکی نەدەبوو ئا ئیمان چیەکە بە ئینسان یەکەم قسەم کردووە بۆ خەڵکی لەبەرەوە نابێت لە کاتی نەخۆشیە ناڕەحەتی دەربڕم دووهەم ئیمانم هەیە ئێرە لای خوا باڵی مێشولەیە نانێ ئەم دنیا بە دۆلار و نەوتەکەی شیوە لە چاو قیامەتە ئەبێ ئاگامان لێ بێ ئەبێ وریا بین ئەوەی حەزی لە لیقای خوا بێ خوش حەزی لە لیقای ئەوە ئەوەی حەز کا بچێتەوە بۆ لای خوا خوش حەزەکە ئەو بچێ بۆ لای سەیرکە چەند بە چی دڵی خۆی خۆش کرد چۆن گەورە گەڕایەوە بۆ لای خوا بەڕێزان بۆیە بەڕێزان ئێمە ئەبێ مەویست نەبین لە ڕەحمی خوا ڕقمان لە مردن نەبێ و ناڵێم ئاواتی مردنیش خوازین بڵێ خوایە بم کوژی ئەوە دروست نییە دروست نییە بڵێ خوایە بم کوژی یا خوایە بۆ من ئەوە کوفرە نەعوذ بالله ئەبێ کەسێ زۆر ناڕەحەت بوو زۆر نەخۆشی زۆری بۆ هێنا یەک قسە هەیە دروستە بیکا بڵێ خوایە گیان ئەگەر مردنم خێری تایە بمرێنە ئەگەر ژیانم تێری خێری تایە شیفام بدە و ڕزگارم کە لەم نەخۆشێ بەس ئەو ڕێگە دروستە ئەوە بڵێن کەسەکە مرد و جوعای پێشوی شۆردمان بەس دووبارە هەندێک خاڵ بەسەریان ئەچمەوە تەقریبەن دە نەفەر پرسیارێکیان لێ کردبووم مامۆستا باسی ئەوەت نەکرد دروستە پیاو ژنی خۆی پشۆری ئەگەر مرد یا ژن مێردی خۆی پشۆری ئەگەر مردن ڕاستەکە نووسی بیشم بەس باسم نەکرد بەس من لێرە ئەڵێ ئەو ژنانەی لە ژیانە بە زیندوی مێردەکانیانە شۆرن لەبەرەوە بەڵێ شەرعەن دروستە شەرعەن دروستە حەزرەتی ئەبوبەکری سدیق وەسێتی کردووە ژنەکەی خۆی شۆردوێتی پێغەمبەر گیان صلی الله علیه وسلم بە خاتو عایشەی دایکمانی فەرموو عایشە ئەگەر تۆ بەر لە من مردی من دەتشۆرم و هیچ مشکلەیەکی شیتیان نییە کەواتەوە جوابی پرسیارەکەتان بەرگر ئەوانەی کە پرسیارەکەیان لێ کردبووم لە کاتی شۆردندا خەڵک لە نزیک مردووشۆرەکە تەمورە دەدەن، ئەڵێن شارەزا دەواڵەیە. مردووشۆرخانەی وڵاتی ئێمە و ئەم کوردستانە هیچ مەرجێکی مردووشۆردنی تیا نییە. من لە هەولێر یەک مردووشۆرخانەم بینیوە، پیاوێکی بەڕێز مزگەوتێکی دروست کردووە، سەد و دوازدە دەفتەر دۆلاری تێچووە، ئەو مردووشۆرخانەیە هەموو مواصفاتێکی تیایە یعنی بە سێ نەقا لە جەنازەکە ئەگەێنیتە سەر شوێنی شۆردنەکە و ئەیێنیتەوە ئەیخەیتە ناو تابوتەکە لای ئێمە یەک ژووری بچکۆلەیە ئەواکێشی تیا نییە بۆ نییە ناخۆشە خەڵکی چێتە ژوورۆم جەنازە شوێنی خەڵکەکەش تەمورەدەن دەرگا ئاترازێنی جەنازەکە دەرەکەوێت دەرگا ناترازێنی خەریکاتی شەی بۆیە من لەم میحرابەوە بە ئێوە و بەوەی کەوا ئەم بینێ و ئەم بیسێ دوایی ئەڵێن بیکەن بە خاتری خوا بێجگە ئەو سێ کەسەی ئەو جەنازە ئەشۆرن کەس لە دەوری ئەو مرد و شۆرە نەبێنێ ئەگەر نوێژگەری دەست نوێژ بگرە و بڕۆ لە مزگەوتا نوێژکە و قورئان خوێنە و دوعا بۆ مردوەکە بکە ئەگەر نوێژ نەکەریشی بڕۆ لە حەوشەکەی مزگەوتا بۆ خۆت لەوێ قسەیەکەی چیەکەی دوور کەوەرەوە لەم ناوە با ئەو خەڵکە بە ئاسانی ئەو جەنازەیە بشۆرن لەبیرتان ناچێ ئیشاڵڵا بڕیارە دەن لە گوێ بکەن با برای شوو بێ ئەوەی کە مردووە باوکی شوو بێ قەب ناکەی بە دەرگای مردوو شۆرەکە ئەگەر ئازای بڕۆ ژوورە بیشۆرە لەبەر دەرگاکامەوەسە بڕۆ ژوورە بیشۆرە خاڵێکی تر مردوو شۆردن یا دوو کەس ئەگەر جەنازەکە قرس بێ سێ کەسی گەلەکە ئەم دوو دیوی کرد ئیتر لەوە زیاتری ناوێ ژوورۆ پڕ بێ لە خەڵکە یەک کەس یا دوو کەس لا ژوورەکەی سێ کەس لەوە زیاتری ناوێ باسی کفنم بۆ کردن کفن لای کەمەکەی سێ پارچە پشتە ماڵێک وەکو خاولیەی پێچی بە بینی ناوکو ئەژنۆیەوە ئەوە لە ژێری ژێرەوە کراسێکەی کەیتە بەری وەکو دشداشە ها دشداشەی عەرەب لە ملەوە بەڵام یەخەی نییە یەخەی نییە لە ملەوە هەتاوەکو قولەپێ تا ژووری قولەپێکان ئەوە دوو یەک شاکفن شەڵتەیەک وەکو شەڵتەی تووتن ئەیخەیتە ناوی ئەم لایەنی بە سەرەوە لای سەر و خوار و ناوەڕاستەکەی ئەبەسی و ئەمەی تر ئەمە باشە بۆ ژن و بۆ پیاو ئەگەر زیاتر بوو دوو پارچەشی بۆ بکرێ بۆم باس کردوون بەسیەتی ئەوەی نازانێ مردوو بشۆرێ با نەیشۆرێ با نەچێتە ژوورە کاکە نازانی مەیکە ئەمە بۆ لای خوایە نێبی ئەوەی نازانێ کفن ببرێ و کفن بپێچێت با نەچێتە ژوورەوە بە هەوڵ با فێر بە وەرە یەخەم بگرە بڵێ مامۆستا فێرم کە بەس نەک لە خۆتۆ بڕووی بنیشتە سەری و باوەڕتان بێ جەنازەمان بردو بۆ سەر قەبراندا هەندێک شوێن کراوەتەوە بەس خوا ڕەحمی کردو پیا و ژن نەبوو دەرکەوتووە ئێمە چۆنە بێ ئەمە خاڵێکی تر نوێژی مردوو زۆر ئاسانە بۆ فێری نابن یەعنی ئەزانی چەند ساڵە پەنجا ساڵە ئەم مامۆستانە ڕەحمەتان لێبێ نوێژی مردوو زۆر ئاسانە چوار ئەڵڵاهو ئەکبەرە و ئەڵڵاهو ئەکبەرەکەی نوێژ دابەشی دوای فاتیحا خوێنی و دوای سڵاوات لێدەی و دوای دوعاکەی بۆ مردووەکە و دوایی ئێ باشە بۆ فێری نابی بۆ هەوڵ نادەی فێری مردوو بی ئەوەنەی دانیشی بە دیاری ئیخبارێکەوە فێری جەناز نوێژی جەنازە ئەبی خێرێکی گەورەیە زۆر گەورەیە مردووبردن بۆ گۆڕستان با دوانەکەوێ و زۆریش بە خێرایی نەیفڕێنن جەنازەی وایە دوو سێ ڕۆژ دایەنێن یا شەو ڕۆژێ دایەنێن هەتاوەکو جەماوەر کۆ بێتەوە لە دەوری و بە مەراسیم و ئەوان ئەوە لە ڕووی شەرعەوە دروست نییە هەیشە هەرگیانی دەرەچی هێشتا سات نەبوو تۆی فرن ناڵ کەس بزانێ کاکە نەواش و نەواش با ئەو دەرودراوسێیانەی تووشی خێر بن گۆرستانەکانی ئێمە وەقفن گۆر کەس قەبری نەکڕیوە لە وڵاتی ئێمە لە وڵاتی ئێمە کەس قەبر ناکڕێ هەر ئەیبەی لە هەر گۆرستانێک بێ چاڵێ هەڵەکەنی و مردۆکەتی تیا نێژێ و پێڵێن وەقف ئەم ئەرزە بەخشراوە سنراوە بە پارە بۆیە دروست نییە کەس خانووی تیا بکە ها حەوشەیەکەن ئەڵێ ئەمە بۆ بنەماڵەکەمان ئەوە دروست نییە دروست نییە دیوار بکەی بە دەوری قەبرەکەتا زیاتر لەو شوێنەی مردوەکە گرتوێتی دروست نییە لە گوێمەکەن برا دروست نییە برا بۆ عرق ناخۆی ئەڵێ حرامە بۆ قومار ناکەی ئەڵێ حرام ئێدێ برا ئەوەش حرامە ئەی بۆ ئەوەیەکەی یعنی لەوانەیە بڵێ مامەسا با خۆی ئێ خۆم لە خۆمە ناڵێن ئەم عەرزە وەقفە هی خەڵکە هی مسلمانانە تۆ نابێ حەوشەی تیا بکەیتەوە بڕۆ دوو سەد مەتر ئەرز لە ژووری قەبرسانەکەەوە بکڕە دیواری بۆ بکە گوڵی تیا بنێژە خانووی تیا بکە مردوەکانی لێ برێژە بزانە کەس دەڵێ وا مەکە هی خۆتە کڕیوتە بەس لە ئەرزی قەبرستانە دروست نییە حەوشە بگێڕیتەوە دروست نییە گوڵ و گوڵزار دروست نییە پارک دروستکەی دروست نییە بەڕێزان خاڵێکی تر، ڕازاندنەوەی گۆڕ بێشەرعییە، پارە زایەکردنە و حەرامکردنی پارەیە. خاڵێکی تر، برا شۆفێرەکان لە کە گۆڕەکان هەڵەکەن، حەفارەکان، سایقەکان زۆر دەستخۆشیان لێ یەکەم، بەڵام ئەبێ ئاگایان لێ بێ کەمترین ئەرز لە بەینی قەبرەکانە بەجێ نەهێڵن، بۆی مەسافەکە بە زایە نەچێ. ئەوە ئەوە. و هاووڵاتیانیش هاوکاری سایقی حەفارەکان بکەن جاری وای ئەو حەفارە بە فەقیرە ئەو کێلەیەنی ئاو خەریکە ئەدا لە لوتی لوتی ئاوا لەکە حەفارەکە ڕوا تۆش لوتی ئەواتۆ بۆ ئەو لاوە تخواوە زەوقە توخوا ئەوە زەوقە من بە تۆ ئەڵێم ئێ با بیست مەتر دوور بی لەم خەبرەوە خۆ دنیا کاول نابێ ئیش و چییە ئەگەر ئەم کێلە لێی دای خۆ خەبرەکەمان لە بیرە چێ بێ ڕاکەین بە دوای تۆ تۆ فرین بۆ تەواریەکەن ئێ چ خێرێکی تیایە وا لوتی نابە کێ لێم حەفارەوە ڕەحمە لە دایک و باوکی ئەوەی لە گوێمەکە ڕەحمە لە دایک و باوکی ئەوەی کەوا ئیتر وا ناکە خاڵێکی تر قسە نەکەن و کوێخایی نەکەن کاک هونەر کاک کارزان کاک بەرزان ئەحمە و ئاو کەنە دەی ئەوش ئەو خۆڵە بێن کاکە خۆی وەسایە تۆ لێی گەڕێ هیچ نێوەنێ کوێخایی ناخۆش بێت حەج نییە من سێکی جارێک قاچم شکا بوو ساڵی هەشتا کەوتمە بیر ئیتر شەو بردمیان جەراح لە بامۆ گرتیوە دوایی بردمیان بۆ گەڕەکی هاواریەکان خاڵە تۆفیق بوو وازانم جەراح بوو خاڵە حەمەلاو بەگە بوو جەراح بوو بە جەراحێکی زۆر عەجیب بوو بەس قەدەری خوا عاجز بوو بوو سوێنی هاتبوو بە دەمیا کە دەستکاری شکستەی خۆمان نەکا زۆری خۆشگەرەک بوو لە کوڕەکانی زیاتر نەبێ کەمتر نەبوو لەگەڵ مەهاو کە هات بۆێ خاڵە تۆفیق قاچی ڕاکێک شام وای لێک وتی خاڵە تۆفیق ئەو قاچە درزی برگە تی جا خاڵە ئەگەر جەڕاحی بۆ لای منی بۆ هاورگە وتی خاڵ آخر ماڵم کاول بووگە ئەها کوێخایی یعنی کوێخا حەمەلا کوێخایی کوێخا تۆفیقێک لە جەڕاحی ئەلێ قبول نەکرد دە بەخوا حەفارەکەی ژوایە بەخوا مەلای ژوایە جاری وایە من دانیشتمێکێ پرسیارم لێکە مامۆسا گیان ئەڵێ بەڵێ بێ زەحمەتەوە ئینەکمان کرد یەکێ لەو لاوەژی ئا دروستە کورە بابە تۆ بۆ بی بە مەلا خۆ ئەمە کە باب خواردن نییە مەلایەکی ڕەفیقم پیاوێ چێ بۆ ماڵی ئەڵێ مامەسە تەلاقێکم خواردووە ئاوا و ئاوا وڵا ژنەکە یەکسەر ئەڵێ کەوتووە پیاوەکەیش هەر چاوەڵێ مامەسا جواب باتۆ هەر چاوەڵێ جواب باتۆ مامەسا جوابی نییە ئەڵێ مامۆستا چی بوو ئەڵێ ئیبن حەجەر وتی کەوتووە ئێمە ئەبێ ئاگامان لێ بێت کوێخایی نەکەین نە لە قەبرا نە لە تەڵاقا نە لە دووکانە بەڕاستی ئێمە خۆمان بەدەمی خۆمان خۆمان نێرین بۆ جەهەنم خاڵێکی تر ڕچاوی قیبلە بکرێ بڕۆ ئەو قەبرسانانەی کوردستان قەبرێک ئاوایە قەبرێ ئاوایە یەکی ئاوایە یعنی قیبلەی قەبرەکانمان دیار نییە ئەمە بێ شارەوانی بە خەت خەتی بکێشێ بۆی مامۆسایەکی لەگەڵا بێ مهندسێکی لەگەڵا بێ بۆی قەبرمان بەزایە نەچێ کۆڵان لە بەینا هەبێ ئەمە دە جارم تەرحەم کرد بۆ حکوومەت و شارەوانی بەڵام بیری ناکەوە ئەوەی ئەڕوا قەبر دیاریەکە بێ قیبلە بزانێ ئەبێ بزانێ قیبلە چۆن نوێژەکە ڕووەکاتە کوێ سەری ئەو مردووە ئاگاتان لەوەش بێ خاڵی یانزە ناشتن و خستنە گۆڕی مردوو دوو جۆر ناشتن هەیە جۆرێکیان پێڵێن گۆڕیچە ئەوەی قەبرەکە ئەبەیتە خوار وەکو سنووق لە ناو قەبرەکە یا بە بە خۆڵەکەی خۆی قبلێکی بچکۆلە کە پێڵێن گۆڕیچە یا بە بلۆک بۆی دروستەکەی ئەوە نەوەکە نەوەکان پێڵێن لادر کە ئەوانەی چوون بۆ حەج و عەمرە ئەزان لە سعودیە زۆربەی لادڕە ئەو ئەرزانەی کەوا تەحەمولەکە لە لای ڕاستی قەبرەکەوە شەقێکی تێەکەن مردوەکە خەنە ناوی بە خشتی قۆر سەریە گرن و خۆڵە دەن بە سەریە پێغەمەری خوا وا لێژراوە لەو شەقا لەوەی لادڕەکە بەڵام وڵاتی ئێمە لەوانەیە هەڵی نەگری ئەوەی خۆشمان دروستە و عیبی نییە با قبر زۆر تەسک و کورتیش نەبێ جاری وایە جەنازەیەکی فەقیر بە زۆر ئەی ترنجێنە ناوی قبرەکە کاکە وایش نا نە زۆر پان بێ و نە زۆر کورت بێ و درێژ بێ و ئەوانە ئەوە شقاڵێکی ترە کە سوکاری مردوو بڕۆنە خوارەوە جەنازەکە خۆیان وەری بگرن و بینێژن نەوەسن بە دیاری خەڵکۆ باوکت مردووە دایکت مردووە برا مردووە خوشتی مردووە ژن مرد خۆت بڕۆرە خوار و دایک بیخەنە ناقەبرەکە دەست بێنە بە دەم و لوتیا ئەخیر لقایە خاڵێکی تر بسم الله بکرێ و کەسێک کە لەوێیە ئیشەکە کا باشە بڵێ بسم الله و علی ملت رسول الله مشتێ خۆڵ گرێ بیکاتە ناو قبرەکە ئەوە سنەتە خاڵێکی تر گرێکان بکرێتەوە بە کفنەکەوە سەری و ناوقەی و خاچی و ئەوانە داپۆشینی گۆڕەکەش لەسەر خۆ بێ کێلەکان بۆ نیشانن ئەو سێ بەردەی داکترێ ئەو دوو بەردە بۆ نیشانەی ئەمە قبرە دوو کەوت کرا بەسێ یعنی ئەمە پیاوە لە ژن جیابێتەوە ئه تەعزێ و دڵدانە ئەو کەس و کاری مردوو تەعزێ خەریکە دینمان لە بیرە باتەوە ئەمەە قورس بووە ئەمەە ناڕەحەت بووە مەرحەبایی یەک ناکەین ناچین بۆ ماڵی یەکتری برا ناچێ بۆ لای برا خوشک ناچێ بۆ لای خوشک ئامۆزا ناچێ بۆ لای ئامۆزا بەڵام کاڵێن فڵانە کەسی مردووە دامی کردووە کاکەی تر خۆیەک کوژێ سێ چوار ڕۆژ ئاوا دەزەگرێ بە سنگەوە و ئەو تەعزێ بەجێ نایەڵێ کاکە گیان ئەمە ئەمە بە قەزا گێڕانەوەیە با بە زینوی ڕێز لە یەکتری بگرین سەردانی یەکتری بکەین لە تەعزیەکەی شاقەی ناگەرم و گڕبی بەڵام لەو ساتەوە کەسێ ئەمری ئەتوانی سەرخۆشی بکەیت لە کەسوگارەکەی بڵێ خوای گەورە لی خۆش بێ خوا جەزاتان باتۆ جێگەی بەهەشت بێ ئەم جۆرە مۆدێلە لە پرسە عورفە زۆریشی خراپە ئەوەی کە ئێستا ئێوە ئەیبینن لە دنیا ئەمە عورفە ئەمە نە قورئان و نە حەدیس تەعزیەی وای دانەناوە دوای ئەوەی مردووە نێژی بچی بۆ مزگە و هۆڵ بگری و چادر هەڵبەی و ئاو بێنی و ئەمان ئەمە لە دینە شتی وا نییە بەم جۆرە نییە بەم جۆرە ئەمە عورفە عورف تازە بۆ بە عورف ینی خەڵک ئاتی پێوە گرتووە ئێ بەس بێن با زیاوەکەی لابین نە تازێ هەڵگرین زیاوەکەی لابینەوەی کە خراپە لای بێت چاکسازی و پاکسازی زەرورە تیا بکرێت بۆ نمونە وەکو وتم پەیوەندی خزمایەتی بابەر لە مردن تۆزێ ببێ دوای مردنیش قەی ناکا تۆزێ بگریت و فرێز لە چاو بێ مەرج نییە بنە ماڵەیەک بچووک و گەورەیان لەوێ بن جاری وایە کەسی ئەمرێت لە شوێنێ عیلەیەک پیاوێکە پێنج کوڕی هەیە پێنج سیارەیانەی هەمووی ئەنە ڕۆ دەکرێت بە سیارەی خۆی دە کاکە گیان با نوێنەر بڕوا هەر لەبەر ڕێگەکە نوێنەر ئەگەر ئەم باوکە ڕۆی لەگەڵ کوڕە گەورەکەیە ئەگەر باوکەکە چوو لەگەڵ دایکێکە ئەگەر دوو لە براکان ڕۆشتن بڵێ باوکیشم سڵاوی لێ کردی لێرەوە بۆ گەرمیان لێرەوە بۆ دەربەری خان لێرە بۆ پێنجوێن لێرە بۆ هەولێر کاکە با فێری ئەمە بین با ئەرک سووک کەین ئێوە حەوت ئەڕۆن دوایە بێوان دوانزە بێن قورسە بیکەن بە خاتری خوا با کەمی کەینەوە ئا ئینجا دوای ئەوە گوێگرتن لە قورئان ئەگەر قورئان خوێنرا لە تەعزیەکانە ئەبێ بێدەنگ بی نابێ قسە بکەی زۆر کەس هەیە دە ساڵە یەکیان نەبینیوە لە تەعزیەکان فرسەت هەینێ ئەو لەوێ قورئان خوێنێ ئەمیش لەرەوە حەکایەتەکە یە کاکە بڕۆنە دەرەوە لە حەوشەکەی مزگەوتە لە بەری هۆڵەکە چارەکێ لەوێ قسەکانتان بکەن و دوای بێنە ژوورەوە بێدەنگ بن ئەوە ئەدەبێکە بێ ئاگامە لێ بێ خاڵێکی تر تەواو مەمێنەوە برا زۆر مەسرف نەکردن ئەوەی کەوا تەعزێی هەبوو ئیتر فەردە برنج هەڵڕێژان ئەڵەی کا هەڵەڕێژێ سنووقە چایی تەنەکە برنج فاسۆلیا دۆشاو اینجا هەڵێ ئەبێ گۆشتی حیوانی ژەبێ و گۆشتی مریشکی ژەبێ ئێ بۆ من زەماوە نەکەم یا باوکم مردووە دایکم مردووە کوڕم مردووە کچم مردووە ئەمە چەنی بەچەنە ئەمەی سەرپەرشتی ئەمەیەکە ئەمە ئەمە دینیە بەیانی کوڕەکەی داوای ماسی لە کردوتێتی بڕاتی ئەوەنان چای بیخۆ ئیساڕوا لەوێ لە تازێگەواک ئەمە ئەمە ئەمە دینە من بۆ ئەوەی باسەکەم خەڵکینە با التیزامی پێوە بکەین با لەخوا بترسین با خوا لێمان نەڕەنجێ خاڵێکی تر یەک جار ڕۆشتن بۆ تازێ بەسە لەو گەرما یەک جار بڕۆ دوایی کە سارد بوویەوە هەفتەی داهاتوو بڕۆ سەری لێ بە ماڵ و ئاوا بێ خاڵێکی تر نابێت لە پارە و ماڵ و سامانی مردووەکە خواردن دروست بکرێ ئاو و خواردن ئەگەر ئەو کەسە مردووە پارەی لێ بەجێ ماوە مناڵی بچووکتر لە پانزە ساڵی هەیە دروست نییە دینارێکی دەخەرج بکرێ بۆ تازێ حرامە ئەوەی بیخوا حرامە خوا ماڵی هەتیوە خوا ئاگرە خوا خوا فەرمێ ولا تاکلوا مال اليتیم خاڵێکی تر بە مۆدەکردنی چوون بۆ سەر قەبران سێ ڕۆژە چلە جمعانە ئەمە مۆدەیە ئەمە لە دین ئەشتی وامان نییە ئەمە چون بۆ سەر قەبران دروستە بۆی دەرز وەرگری نەک بیکەی بە مۆدێل پاقلاوە بەری و لەوێ جەماعەتی قورئان خوێن بەری و مکەبەرەبەری ئەوانە ئەمانە بێ شەرعین هەتا بکرێ ئەرکی پرسە سوک بکرێ بە تەلەفون بە نامە من ڕەفیقم لە پێنجۆن لە هەولێر باوکی مردووە لێرە تەلەفونم بۆ کردووە قەدەری خوازۆری پێنەچوو هەفتەیەک تەعزێم بووە لێوە تەلەفونێکی کردووە و ئەرک سوک و ئەویش و منیش نامەی بۆ بنێرە گلەیی نەکردن لەو کەسەی کەوا تەعزێ و ناکا ئەگەر گلەیی نەکەی خەڵک گلەیی لێ ناکا کە گلەیی کرد خەڵکیش گلەیی لێ یەکا لەوە زیاتر وەختان ناگرم خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکا خوا ئیسلاحی حاڵمان بکا خوایە نەخۆشێکی زۆر هەیە لەم کوردستانە بەتایبەتی لە نەخۆشخانەی هیوا و ژیانەوە و سەنتەرەکانی تر لە کوردستانا یاڕەبی لە ماڵەکانا بە ئیسمی عەظەم و داوا لێکم خوایە شیفایان بی خوایە شیفایان بی خوایە دڵی کەسوکارەکەیان خۆشکەی خوایە ئەو نەخۆشانەی قابلی شیفانین بە ڕەحمی خۆت ئیمانیان بیدێ خوایە تاقەت بی بە کەسوکاریان خوایە لە مردوەکانمان خۆش بی